تراکی دوانزەیەم ئارێڵ لەو کاتەدا کە تۆپەڵە بەفرەکەی هەڵدایە سەر جێگاکەی سیسیلیاوتی فەرموو ئەویش تۆپەڵە بەفرەکەی خستە ناو دەسیەوە وتی چەندە ساردە ئەمە یەکەمین جارە دەست لە بەفری ئەم ساڵ بدەم ئارێل لە دوایەوە وتیەوە بەفری ئەم ساڵ وەک ئەوە وایە بڵێ میوەی نۆبەری ئەم وەرزە یا شتێکی هەر زۆر بەتام سیسیلیا تۆپەڵە بەفرەکەی خست بووە سەر ڕوومەتی لەو کاتەشدا کە دڵۆپەی کرد و خەری بوو بتوێتەوە خزانیە ناو پەرداخەکەی سەر تەپڵەکەی تەنیش جێگاکەی ئارێڵ دیسانەوە لەسەر کورسیەکەی دانیشتەوە بە دەنگێکی کەمێک ڕەنجاوە وتی من خۆم قەت هەستم بە بەفر نەکردووە ئەوەندەش دەزانم بۆ هەتا هەتایە ناتوانم هەستی پێ بکەم ئەمەیان قسەیەکی بێمانە بوو ئێکەمێ لەوە پێش دەستت لێدا ئاخر هەستم بە هیچ نەکرد سیسیلیا، فریشتەکان هەست بە هیچ ناکەن. هەستێ بەوە نەکرد کە ساردە؟ بێزاریەک کەوتە سەر دەموچاوی ئارێڵ وتی ئیتر کاتی ئەوە هاتووە تێبگەی سیسیلیا ئەگەر نا ئەوە بەڕاستی قسەکردن لەگەڵ تۆدا هێندە خۆش نابێ دەستلێدانی تۆپەڵە بەفرێک بەلای ئێمەوە وەک ئەوە وایە دەست لە بیرکردنەوەیەک بدەین تۆش ناتوانی هەست بە یادەوەریەکانی بەفرەکەی بار بکەیت سیسیلیا سەرێکی ڕاوەشاند و ئارێڵ پرسی ئەس بەچی دەکەیت کە تۆپەڵە بەفرێکت لە دەستدا دەبێ ساردە زۆر ساردە لەو پێش ئەوەت گوت سیسیلیا ناچار بوو تا لە توانایدایە بیر بکاتەوە ئەنجاوتی وەک دەرزی دەچێ بە پێستدا وەک نەعنای کیوی خوتوکەت دەدا حەز دەکەی دەست زراب کێشیتە دواوە و بیلەرزێنی بەڵام لەگەڵ ئەوەشدا هەر زۆر خۆشە ئارێڵ خۆی چەماندەوە و زۆر بە پەرۆشەوە تەماشای سیسیلیای دەکرد و گوێی بۆ قسەکانی شل کردبوو دواتر وتی من قەت نەعنای کێویم تام نەکردووە هەرگیزی ژەڵ نەرەرزیوم تەنها لەوێدا سیسیلیا بۆی ڕوون بووەوە کە ئارێڵ هەروە بە ئاسانی ناتوانێت لە بابەتە زەمینیەکان تێبگە و خۆی ئاسانتر لە بابەتە ئاسمانیەکان تێدەگەشت سیسیلیاوتی هەڵبەتە ناخۆشە دەستت لە شتێکەوە بدەیت و هەستی پێ نەکەیت لەو بارەیەوە هەرە خراپترین شت کە من بیزانم بەنجکردنی دکتۆری دانا ئارێڵ دووبارە لە دوایەوە وتیەوە بەنجکردنی دکتۆری دان بەڵام بێگومان بەنجکردنی گشتی هەر زۆر خراپترە ئەو کاتە ناتوانن هەست بەوە بکەن کە دەژین سیمایەکی پڕ لە نهێنی کەوتە سەردەم و چاوی ئارێڵ ئەجا پرسی تۆ لە هەموو لە شتدا هەست بەوە دەکەیت سیسیلیا پێکەنی لە قژم دانا لە نینۆکەکانیشم دانا بەڵام لەو شوێنانەدا هەست دەکەیت کە پێستی پێوەیە و ئەوەش تا ڕادەیەک هەموو لەشی داپۆشی گۆشت و خوێن خراوەتە ناو پۆشاکێکی ئەفسوناییەوە و لەو ڕێگەیەوە هەست بە شتەکانی چواردەورتان دەکەن تۆ لۆ تێدەگەیت کە خوڵقاندنی شتێکی لەو بابەتە بە چ شێوەیەک ڕێی تێدەچێ پۆشاکێکی ئەفسوناوی پێستی تۆ سیسیلیا مەبەستم لۆ ماسکەشانەی یەنایەبەی دەمارەکانە ئەو کاتی خوددا ژیانی خوڵقاند بە شێوەیەکی هێندە زیرەکانە دروستی کرد کە مەخلوقەکان بتوانن هەست بە خۆیان بکەن بۆ تۆ لەگەڵ ئەوە دایت کە شتێکی نایابی خوڵقاندووە لەوانەیە باشە ئێوە ڕێک لە هەموو شوێنێکی لەشدا وەک یەک هەستیارن سیسیلیان هەچار بوو بیرێک لە پرسیارەکەی بکاتەوە پاشانوتی هەموو شوێنی لەشم وەک یەک قتوکەم نادا لە هەندێک شوێندا پێم خۆشێکە قتوکەم بدەن جارجارێکیش هێندە خۆشە کە خەریکە ئێشی بێ تۆ ئەو دەزانی کە ڕێ تێدەچێ شتێ هێندە خۆش بێ کە لە خۆشیدا ئازارت بدا تۆ ئەو دەزانی کە ڕێ تێدەچێ شتێ هێندە خۆش بێ کە لە خۆشیدا ئازارت بدا ئیزانۆ لاساییم دەکەیتەوە ئارێڵ سەری بۆ ڕاوەشاند نا من هەوڵ دەدەم لە قسەکانت تێبگەم باشەڕێ تێدەچێت شتێک هێندە ئازارت بدا کە خۆش بێ بەلاتەوە نا ببوورە کە ئەو پرسیارم لێ کردی بەڵام بەڕاستی فریشتەکان نازانن ئێش و ئازار چییە بەڕاستی ئێوە هەر وەک زەوی و بەرد بێ هەستن ئارێڵ بەڕێزەوە سەرێکی بۆ لەقاند وتی